کە ئەو بابەتە هەموومان وەکو مسوڵمان وەکو مرۆڤ دەگرێتەوە کە بابەتی میوانداری و میوان بوونی خەڵک بوو چونکە وەکو وتمان لە ژیانا مرۆڤ ڕۆژگارێکی ژیانی ئەبێتە میوانی خەڵک یان خەڵکێک ئەبێت بە میوانی لە ئیسلامدا یاسایەک هەیە کە فەرموودەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم چەسپاندوویەتی کە دەفەرمێ لا ضرر ولا ضرار نە زەرەر لە هیچ کەسێک بدەی نە خەڵکیش زەرەر لێ بدەن میوانداریش لەسەر ئەو بنەمایە هەردوو بابەتە هەم ئەرکە و هەم مافە هەم ئەرکت دەکەوێتە سەرشان کە پێویستە جێبەجێی بکەی هەم مافی خەڵکێکیشت دەکەوێتە سەر کە پێویستە ئەنجامی بدەیت لە وتاری جمعی ڕابردوودا هەندێک شتمان لەو بارەیەوە باس کرد وتاری ئەم جمعەیەش پشتیوان بەخوای پەروەردگار لە دوو باسە لە دوو بەشە وتارەکە بۆ جەنابتان ئەوەندەی کەوا دەرفەت بڕەخسێ و خوای پەروەردگار فرسەتمان بدا باس دەکەین یەکەم بەش پەیوەندی بە خاوەن ماڵەوە هەیە، ئەو کەسەی کە خاوەنی ماڵە و میوانێک ڕووی تێدەکا، کۆمەڵێ ئەتەکێت و کۆمەڵێک داب و دەستووری دینداری و ئیسلامەتی هەیە کە پێویستە جێبەجێی بکا. خاڵی یەکەم ئەوەیە، هەر کاتێ میوانداریت کرد بۆ کەسێک میوانێک ڕووی تێکردی لەبەر خاتری خوا خزمەتی بکە بەس لەبەر خاتری خوا بڵێ خوای گەورە لەسەر زبانی پێغەمبەرەکەی صلی الله علیه وسلم فەرمانی پێکردوین ئەو جیازە بکوژن ناقینا من ڕێز لەم میوانەم دەگرم لەبەر خاتری تۆ و پاشانیش من ئەجر و پاداشتەکەم بۆ چییە بۆ خەڵک بزانێ ئەو ئەجر و پاداشتە دەسپێرم بە تۆ ئەی پەروەردگارە کە بە قیاسی هەموو دەنکە برنجێک کە لە ماڵی تۆیا دەخورێ ئەگەر لەبەر خوا ئەو میوانداریەت کردبێ ئیشاڵڵا لە قیامەتا پاداشتت هەیە بەس لەبەر خاتری خوا میوانداری خەڵک بکە دوور بە لە ڕیا دوور بە لەوەی کە حەز بکەی ماڵ و میوانت هەبێ بۆی ناو و ناوبانگ بەهۆی میوانداریەکەتەوە دەرکەی چونکە لەگەڵ حورمەتمدا هەر کەسێک حەزی بە ماڵ و میوان و میوانداری بێ بەڵام لە نیەتی ناودڵیا بۆ ئەوەی بێ کە خەڵک بە پیاوێکی پیاوانە و ناوداری باس بکەن ئەوە دڵنیا بە کەم و کوڕێک لە ناخیا هەیە خۆی هەست بە کەم و کوڕی خۆی دەکا ئەیەوێت لەو ڕێگەیەوە ئەو کەم و کوڕێ پڕکاتەوە بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ئەبێت لە حەقیقەتی ژیانا ئینسان ئیمانداریەکەی بە کردەوە بسەلمێنێ یەکێ لەو نیشانانە کە دەری دەخا بەڕاستی ئینسان ئیمانی بە خوا و پاداشتی خوای هەیە ئەوەیە فەلیەسیل ڕەحیمەه با بۆ خزمەکەی باش بێ ئیوا هەیە شەو ڕۆژ میوانی هەیە بەڵام وڵی خزم و هەژاری وای هەیە تا ئێستا دەرگای نەبینیوە تا ئێستا دینارێک لی سوودمەند نەبووە پێغمبەری خۆسان فەرمووی ئاگال لە خزمەکەت بێ فەلیەسیل ڕەحیمەه سیلێ ڕەحم جێبەجێ بکە جا سیلەی ڕەحم بە پێی حاڵی خزمەکەت دەگۆڕێ ئەگەر خوای پەروەردگار ڕەحمی کردبوو ئەو خزمە کەسەی خۆت دەوڵەمەند بوو تێر و تەسەل بوو بێ کەم و کوڕی بوو سیلەی ڕەحم ئەوەیە ساڵی چەند جارێک سەردانی بکەی بەوەی ئەم سیلەی ڕەحمە نەپچڕێ بەم سەردانە بەو چا خواردنەوەیە بەو نان خواردنە سیلەی ڕەحمەکە زیندوو دەبێتەوە یەکتری دەناسن، مناڵەکان تێکەڵاو دەبنەوە. ئەگەر خوات و خزمەکەت نەدار بوو، هەژار بوو، خێزانێکی زۆر، تەلەبەی زانکۆ، تەلەبەی ئامادەیی، ئەمیش کرێکارێکی دەست قڵیشاو، مووچەخۆرێکی مووچە کەم بوو، سەری لێ دنیای لێ دەشێوا، نەیدەزانی ئەو مانگە چۆن بەم مووچە بەو کرێکاریەدا ماوە بەڕێ بکا. تۆش خوا زۆری پێ دابووی، زۆرت هەبوو. برا سیلەی ڕەحم ئەوە نیە با بڕۆین بۆ ماڵی ئەمشەو بچینە ماڵی فڵان خزممان بەڵام بە دەستی خاڵی بەڵام لەوێ خۆتی بەسەرا فەڕز کەی من سارەکەم بای ئەوەندە دەفتەرەیە و ئەوە خانوەکەت هەر تەعمیر نەکردو ئەوە عەقارەکەی بۆ وەرناگری تۆزێ خەمی تری بەسەر خەمەکان زیاد کەی سیلەی ڕەحم بۆم خزمە هەژارە بەو سەردانە ناکرێ بەوە دەکرێ دەستی یارمەتی بۆ درێژکەی بڵێ با ئەو دوو تەلەبەیت کە لە جامیعەیە هەر وەکو ئەرکێکی ئینسانی موسڵمانەتی مەسرەفیان لەسەر من بێ وەڵایی حەزەکەم الحمدللە خۆم تێر و تەسەلم برام تا چۆش خزممی واجبێکی دینیە و منەتی نییە وەڵای حەزەکەم ئەم ساڵ ڕاخەری ماڵەکەت سۆباکەت نەوتەکەت فڵانەکەت لەسەر من بێ ئەمە سیلەی ڕەحمە ئەینا تۆ بچی بۆ چا خواردنەوە براوە سیلەی ڕەحم نییە لەگەڵەوە خزمەکەت حاڵی تەماشا دەکەی نەخۆشە وا خەڵک دەرکاودەرکی مزگەوتی بۆ دەکات تۆ مەهێڵە چوار خزم کۆ ببنەوە جای واڵە پێشم ناخۆشە فڵان کەناڵە خزمەکەم نیشاندا دەی تۆ ئەوەندە مردمە بەهێڵە تەلەفیزۆن نیشانیدا تۆ خۆت هیچ یارمەتیەکی نادەی پێشت عیب نیشاندرێ ئەو داماوە لە جێگایە بمرێ ئەمە سیلەی ڕەحم نییە ئێمە ئەو سیلەی ڕەحممان کوشتووە بە یەک سەردانی چا خواردنەوەیەک و نان خواردنێک بەڵام بە بێ هیچ بە وشکی فلیصل رحمه ئەم پەیوەندەی خەریکە دەپچڕێ بیبەستەوە یەکەم کەس نان بدە بە خزمەکەت بە کەسەکەت هاتوچۆی ئەو بکە ئەمجا فەرمووی لە دوای ئەوە هەرکەس ئیمانی بەخوا و بە قیامەت هەیە فلیکریم ضیفه با ڕێزی میوانەکەی بگرێ با ڕێزی میوانەکەی بگرێ جا ڕێزگرتن لە میوان بە چەند شتێک دەبێ یەکەم لە کاتی هاتن و بەخێرهاتنیدا دووەم لە کاتێکا کە خەریکی خواردنێکی بۆ ئامادە دەکەی سێم جۆری خواردنەکە پاشان شێوازی پێشکەشکردنی خواردنەکە سبحان اللە ئەم قورئانەی ئێمە خەڵک کە باسی زانستی کۆمەڵناسی و فڵانە دەکا یەک ئایەتی قورئان دوو ئایەتی قورئان ئەوەی زاناکان لە کۆلێجەکان و لە زانکۆکانە بە دوور و درێژی لە چەند کتێبا دەیخوێنن وەڵای خۆشەویستانم ئەم قورئانە بە یەک ئایەت هەمووی کۆتایی پێدێنێ ئەعجازی ئەو قورئانە بە یەک ئایەتی کورد بە دوو ئایەت کە زۆر بە ئاسانی لەبەر دەکرێ هەموو ئەو داب و دەستور و ئەتەکێتی میوانداریت پێ دەڵێ پێ دەڵێ چۆن ڕێز لە میوان دەگیرێ قورئان باسی حەزرەتی ئیبڕاهیم پێغەمبەرمان بۆ دەگێڕێتەوە سەلات و سەلامی خوای لەسەر بێ باوکی پێغەمبەران جمعەی ڕابردوو باسی ئەوەم بۆ جەنابتان کرد لە قورئانە لە هەردوو سوڕەتی هود و زاریاتە کە پەروەردگار فریشتەکانی نار بە میوانی دواتر بۆ لای قەومی لوط بۆ بە هیلاک بردنیان بە سەلاتەکە جارشکە ناچمەوە سەری بەڵام ئەوەی دەرسە کۆمەڵە دەرس لەو بەسەرهاتی میوانداری ئیبراهیم بۆ فریشتانە کە لەسەر شکڵی ئینسان بوون و ئەم نەیدەزانی ئەوانە مەلایکەتن وای ئەزانی هەر مرۆڤن و قەومێکی نەناسراون و ڕوویان لە ماڵ و دیواخانی کردووە سەیری ئەم شێوازانی یەکەم بە خێراتنەکە فریشتەکان لە قورآانە دەفەمەوتیان قال و سەلامەن ئەی نوسلیم و سەلامەن ئەمە جملەیەکی فعلێ لە زمانی عەربیدا حەزرەتی ئیبراهیم فەرمووی سەلام ئەی عەلەیکم سەلام ئەمە جوملەیەکی ئیسمیە جا تەماشای کە بەردەوام جوملەی ئیسمی بەهێزتر و بەلیغترە لە جوملەی فعلی چونکە لە جوملەی ئیسمیدا تفید الثبوت والاستمرار ئەو بەڕێزانەم کە شارەزای زمانی عەرەبین ئەو حەقیقەتە باش دەزانن جوملەی ئیسمی بەردەوامی و ئیستیمڕاڕیەت و خۆشییەکی بەردەوامی تێدایە، واتە نەک ئەوەی کە من هەر لە زمانەوە بەخێرهاتنت بکەم، لە ناخی دڵیشمەوە بەخێرهاتنت دەکەم. ئەویش نەیفەرموو سەلامەن، ئەو فەرمووی سەلامون. سەیری ئەم دوو وشە قورئانییەکە. میوانەکە وتی سەلامەن، ئەی نوسەلیم سەلامەن، حەزرەتی ئیبراهیم فەرمووی سەلامون، ئەی عەلەیکم سەلامون، بە جوملەی ئیسمی جوابی دانەوە. بۆیە لە قورئانا دەفەرمێ. وإذا حییتم بتحیە فحیو بأحسن منها أو ردوها کەسێ سەلامی لێ کردی جا لە ڕێگاوبان بیان لە ماڵتدا بێ لە هەر شوێنێکا بێ تۆ بە جوانتر لەو سەلامەی ئەو جوابی بدەوە یان لانی کەم وەکو ئەو جوابی بدەوە کە میوانەکە هات خاڵی یەکەم لە بەخێراتنەکەوە دەست پێ دەکا زۆر بە حرمەتەوە ڕێزی لێ بگرە نەک ئەو هەزار قسە بکات تۆ یەک جار بڵێی بەخێر بێی ئەویش بە لالوتەوە ئەوە نابێ وەکو ئیبڕاهیمیانە پێشوازی مەوانەکە بکە بڵێ یەخوا بەخێر بێی سەر سەر و سەر چاوم بەرەکەتت هێنایە ماڵەکەمەوە برام چونکە نانی میوان کە لە ماڵا دەخورێ ئەوە بەرەکەت دەخاتە ماڵەکەمەوە تۆ ئەرک نی لەسەر شانم بەڵکو بە پێچەوانەوە بەرەکەت و حرمەت و ڕێزت هێنابووم خاڵی یەکەم لەو ئایەتە قورئانەدا فەرمووی لە سەلام کردنەکەیە ڕێزەکەی خۆت بنوێنە فلیکریم ضیفه ڕێزی میوانەکەت لە بەخێراتنەکەیە جاری وایە بەڕێزان باوەڕتان بە سفرەکەی نانەکەت چەند وەرەقەی تێ چوو بێ کە ئەوەڵ جار بە خێراتنەکەت گەرم و گوڕ نەبوو هیچ نایەنێ میوانەکەت لە ئەوەڵ دەقەوە دڵیشکا کە هاتە ژوورەوە تۆ هات بە خێراتن نەکرد بەڵام هیچ عەیب نییە جاری وا هەیە ڕەم بە نان و ماستێکت هەبێ کولێرەیەکی جوت هەبێ بەڵام هێندە بە حورمەتەوە بەڕێزەوە پێشوازی لێ کردووە ئەو پیاوە ئەزانێ گایەکت بۆ سەر بڕی وەکو کوردەواری دەڵێ لە یەکەم دەرفەتا کە میوان هات ڕێزگرتن بە سەلام و کەلام ئەمجا پاشان دروستکردنی نانەکە سەیری قورئان کەن فراغ إلى أهله فراغ ئەی بسرعە وخفیە بە پەلە و بە دزیەوە خۆی دزیەوە لە میوانەکان و خێرا خۆی گەیاندە خێزانی وتی ئافرەت گۆلکێکی گەلێ قەڵەومان هەیە لە هەمووان قەڵەوتر ئەوە بێنە سەری بڕۆ ئامادەی کەین بۆ میوانەکان نەک لەبەر چاوی میوانەکە ئادەی کوڕم بڕۆ مریشکێک بێنە لە بازار بۆ میوانە سەری بڕن ئەمە نابێ ئەمە لە ئیسلامەکە وانییە بە بێدەنگی بۆی میوانەکە نەڵێ نەوەڵا قوربان دەڕۆم تۆ پێشی بکەوی بۆ ئەوەی بڕوا ئەرێ نامێنیتەوە ئەوا نا ئیبراهیم زۆر بە هێواشی خۆی دزیەوە خۆی گەیاندە ماڵ و منداڵی و خواردنەکەی پێ ڕاسپاردن کە شتێک بۆ میوانانە ئامادەکەن چونکە ئەمانە دەزانم دەمێننەوە ئەمانە قەوم و منکەڕون قەومێکی نەناسراون خەڵکی ئێرە نین ماڵ و حاڵ و خزمێکیان لەو دەوروبەرە نییە ناچار هەر ئەبێ لێرە بمێننەوە لەبەرەوە خێرا دەست و برد بکەن پەلە بکەن و نان ئامادەکەن سێیەم، شێوازی پێشکەشکردنی نانەکە سەیری لە قورئانە، جۆری ئەو خواردنەی کە بۆ میوانەکە دادەنرێت، دەفەرمێت فجاء بعجل سمین، گۆلکێک گوێرەکەیەکی هەبوو، نەک هەر گوێرەکە، سمین، گەڕا کامەی قەڵەوە ئەوەی سەربڕی. حرمەتم هەیە بۆ جەنابتان وا هەیە کارتۆنە مریشکی بەستووی کڕیوە کابرا وتوێتی ئەوانە دەخۆی وتێتی نەوەڵا بەس بۆ میوان باشە یەعنی ئەوەی کە چاکە بۆ خۆم دەیخۆم بەڵام ئەم بەستۆ کە بە کەڵک نایە بۆ میوان بەکاری دێنین چونکە هەرزانترە لە تەعبیری قورئانیدا بە پێچەوانەوە سەمینەکەشی قورئان هەڵبژاردووە کامەی قەڵەو بوو کامەی ڕۆنی لێ دەچۆڕایەوە کامەی دڵم دەیگرت ئەوە بۆ میوانەکە پێشکەشکە پاشان شێوازی پێشکەشکردنەکە سەیری قورئانکە فقربه إليهم سینە خواردنەکەی بەر لەبەر دەمی میوانەکە داینا ئێستا لای ئێمە جاری وایە نانەکە لە هۆڵێک لە مەتبەخێک لە شوێنێکدا دەنێی ئەمە لە ڕووی شەرعیەوە دروستە بەپێی داب و نەریت بەڵام هێندە ئیبراهیم ڕێزی لەو میوانانە گرت وتی نەوەک لە دڵیان گران بێ بڵام وەرە ئەم دیو نانەکەت بخۆ نانەکەی بردە بەردەمی میوانەکە ئەمە شێوازی ئەو پەڕی حرمەت لێگرتنە پاشان دەستوری فەرمو کردن بۆ نانەکە سەیری قورئان چەند وردە نەی فەرمو کلو دەی بخۆن نا بە ئەمر نا چونکە ئەمر تۆزە قورسایی تێدایە فەرمووی ئەلا تەکولون ئەوە نافەرمون نانەکەتان بخۆن سەیری ئەم شێوازە نەرمە بۆیە من دایمە دڵم بەڕێزان بگەڕێنەوە بۆ قورئان ئەوەی قورئان فێرمان دەکات لە دوو ئایەتە بە خوێندنەوەی چەند کتێب فێری نابین الا تاکلون ئەوە نافەرموون نانەکەتان بخۆن زۆری فەرقە دا بخۆن ئەها سەیری ئەم دوو وشەیە بۆی میوانەکە هەست بکە وشەکەش کەر فەرمووی نانەکەی لێ دەکەی دەبێت نەرمونیان و خۆشی تێدا بێ با دڵی گردێک نەگرێ ئەمە بەخێرهاتنی میوان فەلیوکریم ضیفه بەم شێوازانە پاشان هەر لە بەسەرهاتی میواندارەکەی ئیبراهیم پێغەمبەردا سەلامی خوای لەسەر بێ قورئان ئەوەمان فێر دەکا ئەی کەسی میوان پەروەر ئەگەر ڕاست دەکەی میوان پەروەریەکەت پیاوانەیە و دیندارانەیە و بۆ خوایە ئەبێ دڵسۆز بی بۆ خەڵک وەکو لەسەر سفرەت سەخی دڵ و دەرونیشت سەخی بێ بۆ خەڵک حەز بە قازانجی هەموو کەس بکەی بە زەرەی هەموو کەس دڵ ناڕەحەت بی سبحان الله کاتێک کە میوانەکان وتیان ئینا مهلک ئەهل هذه القرية ئەی ئیبڕاهیم ئێمە بۆیە لە خواردنەکە ناخۆین دڵن نەترسێ ئێمە ناحەز نین ئێمە دۆستی تۆین بەڵام بۆیە لە خواردنەکە ناخۆین چونکە ئێمە فریشتەین ئەوە جوب من جوبریلم ئەوە میکائیل ئەوە ئیسرافیلە هاتوین قەومی لوط بە هیلاک بەرین چونکە پیسترین قەومی سەر زەوی کە نێربازیان پەنا بەخوادا هێنا کەوازیان لە ئافرەت هێنا بوو پەلاماری یەکتریان دەدا ئا ئەوانە لەو کاتەدا حەزرەتی ئیبراهیم ها ئەم میوان پەروەرە لە زۆر کتێبا بینیومە دەفەرمێ یەکەم جار میوانداری لە سەردەمی ئیبراهیمەوە پەیدا بوو یەکەم کەس کە نانی دابێ بە ڕێبوار و میوان ئیبراهیم بووە پێش ئەوە خەڵک کەم بۆ میوانداری نەبووە ئاوا لە هەندێک کتێبا بینیومە بەڵام ئیبڕاهیمی میوانپەروەر دڵی پڕە لە خۆشەویستی بۆ هەموو مرۆڤایەتی نافەرمێ ئەی مەلایکەتەکان پەلە بکەن دەی دەستان خۆش بێ بڕۆن خێرا ئەو خاکە ژێر و ژوور کەن سبحان الله لەبەریان دەپاڕێتەوە ئەڵە توخوا پەلە مەکەن لەوەی عەزابی قەومی لوط بدەن و بە هیلاکیان بەرن من دا بە ئێوە دەڵێم ئەی فریشتەکان ئەگەر پەنجا کەسی ئیماندار لەو شارە هەبێ هەڵی دەگێڕنەوە بە هیلاکیان دەبن ئەڵێن نەخێر. ئەفەرمێ ئەی ئەگەر چل کەس هەبێ؟ ئەڵێن نەخێر. ئەی ئەگەر بیست کەسی ئیماندار هەبێ؟ نەخێر. دڵتان خۆش بێ لە حەشت شوێنە جومعە و جەماعەت بکرێ ئیشەڵڵا غەزەبی خوامان لەسەر نابارێ. وتیان وەڵڵاهی پەنجا کەسی ڕوو لە خوا لەو شارە هەبێ خوا غەزەبیان لێ ناگرێ لەبەر خاتری ئەوە. ئەو هەموو فاحیشەگەریەش دەکرێ لەبەر خاتری ئەو پەنجا کەسە لەبەر ئەو چلە لەبەر ئەو بیستە. بەڵێ بەڕێزان ئیبڕاهیم فەرمووی ئەی ئەگەر یەک کەسی خواناسی تێدا بێ؟ وتیان ئەگەر یەک کەسیشی تێدا بێ خوا غەزەبیان لێ ناگرێ یەکسەر فەرمووی ان فیها لوطا دە ئەوە لوطی برازامی تێدایە کە پێغەمبەری خوایە ئێوە ناڵێن یەک کەس دە غەزەبیان لێ مەگرن لەبەر خاتی ئەو لوطە کە مسوڵمان و ئیماندار و پێغەمبەری خوایە غەزەب لەو فاحیشەگەرانەش مەگرن مۆڵەتیان بدەن بەڵکو خوای گەورە ڕەحمیان پێ بکا و تەوبە بکەن میوان پەروەر دەبێ ئاوا دڵسۆز بێ نەک کە لەسەر سفرەی نانەکە پیلانی کوشتنی خەڵک دانێ وەڵاهی ئەی ئیبڕاهیم ئێمە تەواوی ئەو شارەمان تەماشا کردووە لە غەیری یەک ماڵە ئیماندار زیاتر تێدا نییە ئەویش کێ ئیبڕ لوط و دوو کچەکەی لوط و دوو کچەکەی سبحان الله ئەو شارە دوای ئەو هەموو ساڵ بانگەوازە جا بۆیە بانگخوازێک نابێت دڵی سار بێتەوە بڵێ خەڵک دڕوو لە خوا ناکات تۆ ئەرکی سەرشانت جێبەجێ کە هیدایەتەکە بەدەست خوایە ئەو هەموو ساڵە بەو زمانە شیرینەی حەزەتی لوط پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ یەک دانە بەشەریش ئیمانی بەخوا نەهێنا یەک دانە بەشەریش وازی لەو فاحیشە نەهێنا بەڵام ئەو پێغەمبەر ئەرکی سەرشانی خۆی جێبەجێ کرد بەس دوو کچەکەی نەبێ ژنەکەشی ئیمانی پێ نەهێنا تەنان ژنەکەی جاسوسی بەسەرەوە دەکرد دەیهێنانە سەر ماڵەکەی کە دەیگو میوانێکی پیاومان هێوەرم پەلاماری دەم پەنا بەخوا ئەجا فەرمویان یانی ئەو هاخە واڵڵاهی ئەوە فەسادیەکی هەرە گەورەیە نێر پەلاماری نێر داکە چی ئەو هەموو ئافرەتە لەوێ مابوو کەس ژنی نەدەویست واش حەلیم بوو حەزی نەدەکرد دەستۆ بەجێ خوا غەزەبیان لێ بگرێ مۆڵەتیان بدە خوا مۆڵەتیان بدە بەڵکو تۆبە بکەن ئەواهن دائیمە ئاه و نزولەی بوو حەد داماوێکی دەبینی قرچە لە جەرگیەوە دەهات زۆر خەمخۆر بوو خەمخۆر پیاوی میوان پەروەر دایمە دەبێ خەمی خەڵکی بێ خەمی ئەو خەڵکەی بێ نەڵە هەر خۆم هەبم خۆزگە پیاوێک نەبووە بەس ناوی من بەرز بێ نا خۆزگا و خەڵکە هەمووی مەرد و قارەمان و پیاو هەبوو بێ منیب دائمە دەگەڕایەوە بۆ لای خوا ئینسانی میوان پەروەر دیواخان پەروەر ڕیز عەشیرەت ئەو کەسەیە دائمە خوای لەبیر بێ خوا بەردەوام بۆ لای خوا کارەکان بژێڕێتەوە بڵێ خوا ئەمە هەموو هی تۆیە ئەم سفرە و خوانە بەخوای یازایەتی و شەهامەت و پیاوەتی من نییە ئەو خەڵکە کە لەسەر سفرەم نان دەخوا ئەوە چاکەی من نییە و خراپی ئەوان ئەوە فەزڵی تۆیە بەسەرمەوە بێ وەلای خوا بگژەڕەوە سێ سیفەت لە هەر کەسێکە هەبێ دەبێتە مەرد حەلیمی و لەسەرخۆیی خەمخۆری و دڵسۆزی بۆ خەڵک پاشانیش هەموو شتەکان پاڵ بدەیەوە لای خوا نەک نەفسی خۆت ئەمە خاڵی دووەم کاتێک کە میوانەکەت هات ڕێزی زۆری لێ بگرە یەقینت ببێ ئەو نانە قسمەتی ئەو میوانەیە مامۆستایەکی بەڕێزی ئەو کشە کوردەواری خۆمان لە کوردستانی ڕۆژهەڵاتی سەر بە ئێران باسێک دەگێڕێتەوە دەفەرمێ مریشکێکی خۆماڵیمان هەبوو باڕۆکەیەکی خۆماڵی خێزانم ویستی ئەو مریشکە ئەو باڕۆکەیە سەر بڕێ و بیکەین بە چەلاوێک و بیخۆین دەمێک مریشکی مەسڵەحەوانەمان خواردبوو کاتێک خەریبوو بە لەر حەوشەکە شوێنی دەکەوە بیگرێ لە دەرگا درا میوانێکمان هات خێزانم مریشکەکەی بەڕەڵا کردەوە و نەیگرت و بۆ ئێوارە مریشکێکی مەسلەحە ئەم مەعمەلەکانی بۆ سەر بڕین ئەڵێ مریشک بەڕەڵا بوو شەش مانگ دوای ئەوە جارێکی تر وتم وا مریشک خەریکە پیر دەبێ خێرا سەری بڕۆ با بیخۆین سەریان بڕی و ئێوارە لەسەر سفرە دایان ناو لە دەرگا درا هەمان ئەو پیاوەی جاری پێشوو بوو هاتبەوە کارێکی هەبوو ئەڵێ لەسەر سفرەکە بەردەوام زەردەخەنەمە هاتێ وتم بیخۆ ڕسقی خۆتە وتی بەخوا تا تێنەگەم ئەم زەردەخەنەیە چییە ناخۆم وتم دۆستی و عاجز نای بۆیە پێ دەڵێم شەش مانگ لەمەو بەر ئەم مریشکە سەر نەبڕدرا لەبەر تۆ لێی نەخۆی کەچی سەر بڕاو لەسەر سفرە هەر هاتیەوە بۆی بیخۆ ڕسقی خۆتە منەتی ئێمەی تیا نییە وەڵاهی دڵنیابە ئەو نانە پەروەردگار قسمەتی چێی لێدابێ هەر ئەبێ بیخوا جا بۆ بە قوشێوێکی خۆش نایدەیتێ خۆی تۆ نییە خۆ بە ئازایەتی تۆ ناتۆتە سەرەوە سفرەیە قسمەتی خۆیەتی و لە کاتی خۆیا بۆی هاتووە و دەبێ هەر بیخوا جا تۆ ئەجر پاداشتەکەش لە دەست مەدە سێم تەکلیفیش لە خۆت مەکە ئەی خاوەن ماڵ کە میوانت هات شعاری سەلەفی ساڵح ئەمە بوو نەجود بالمەوجود ولا نتکلف المفقود ئەوەی هەمانە ڕەزیلی تیا ناکەین خوا داوێتی چەندی دەتوانی خزمەت بکە بەڵام شتێک کە لە تواناتدا نییە مەیخە سەر شانی خۆت واللهی من قەل لەگەڵ ئەوانیم بڕۆی بە قەرز مریشکێک بێنی بۆ میوانێ ئەگەر دۆستی ڕاستەقینەت بێ بۆ نان نەهاتووە خۆت چییە خۆی بەخوا ئەویش لەگەڵ ئەوان مەمنونە ئەو هاتوو بۆ لای تۆ نەک بۆ لای مریشک خوارد نەکات ئەگەر هەشت بوو تخوا درێخی لێ مەکە جا ئەو نان بۆ ئەوە باشە میوانێک لە ماڵەکەت بخوا ئەگەر هەتە بەخیل مەبە ئەگەر نیتە تەکلیف لە خۆت مەکە خۆت مەخە ژێر باری قەرزەوە میوانێک دعوت مەکە میوانداری کەسێک مەکە هەموو ڕۆژێکی هەژاری مکریانی لە چێشتی مزێورا وازنام لەو کتێبەیە ئەڵێ ڕۆڵە شێرکەی کوڕم کەسێ داوت مەکە بەسەر سفرەت کە هەموو ڕۆژێکی ژیانی ئەو هەموو ژەمێکی سفرەی لەو ژەمە میوانداری تۆ ڕازاوەتر بێ مانگی چەند جارە برنج دەخۆم ئەویش برنجی خۆماڵی چونکە نیشاستەی کەمە شەکرەی کەمە نازانم چی کەمە بەخواست مانگی دو سێ چوار قەلێک دەکڕم و هەفتەی قەلێک دەخۆم باشترە لەو مریشکە مەسلەحانە لە زیادی بە خوا نەیبڕێ یا برا ئەو قەلب خوا کوا بە مریشکی مەسلەحەڵێ بەس زیاد بێ ئەو برنجی دو هەزار سێ هەزاری پێداوە ئەو دەڵێ بەخوا بۆ شەکرە خراپە لەبەرەوەی میوانداری کەسێ مەکە هەموو ڕۆژێ سفرەکەی لەوەی تۆ ڕازاوەتر بێ با کە ئەوەڵ دەستی پێکرد لە خۆشیان نا بڵێ بسم اللە و سوپاسی خواش بکا کە تێری خوارد خۆت مەخە هاوشانی کۆمەڵە خەڵکەوە کە تۆ لە توانای دارایی ئەوانی لەبەرەوە هەر تەنها زعزێتەکەت بۆ دەمێنێتەوە پاشان شەرت نییە هەرچی ناسیاوت بوو میوانداریت بێ ئا بەڕێزان جاران خەڵک یەک دوو دۆست و ئاشنای هەبوو. خەڵکی باب و باپیری ئێمە ساڵانە سێ چوار دۆست و ئاشنای هەبوو، ئەم سەردانی ئەوی دەکرد، ئەو دەهات بۆ لای ئەو. کورە بە هەفتەش لای یەک دەمانەوە لە یەکتر وەڕس نەدەبوون. چونکە میوانەکەی ئەوەندە بوو. دەست و دیاری، خزمەت کردن، ڕێز لە یەک گرتن. بەڵام ئەمڕۆ تۆ بە هەزاران ناسیاوت هەیە. پێغەمبەری خوا فەرمووی سەلام لە هەموو کەس بکە، ناسیاو و نەناسیاو. ولا تصاحب الا مؤمنا بەڵام برادەرایەتی و هاوڕێیەتی ئیماندار نەبێ مەیکە. بەڵام ولا یاکول طعامک الا تقی سفرەی نان خواردنەکەس بەس با متقی لەسەر بێ یعنی شەر نیە لەناو ئەو هەموو ئیماندارانە هەمووی ئیلا هاتووشوی ماڵ و عایلەت هەبێ لەگەڵیا بزانە متقیە بزانە حەڵاڵ خۆرە بزانە چاوپاکە بزانە لێت ئەمینە لێی ئەمینی ئەمجا بە کەڵکی میوانداری دێ ڕێزی هەموو کەسیش بگرە واللهی ڕێزی هەموو کەس بگرە ئەمە پاشایە و ئەوە گەدایە ئەوە دکتۆرە ئەوە حەماڵە چونکە زۆر واریدە ئەمە ژیانە ڕۆژێ ئەو کەسەی تۆ بە هیچی نازانی ئەو فریای ژیانی تۆ بکەوێ ڕۆژێ ئەو کەسەی تۆ هەموو ئومێدەکەت پێیەتی پەنا بەخوا دەبێ ئومێدت هەر لەسەر خوا بێ ڕەمبێ و هیچی پێ نەکرێ بۆ تۆ ئەم بەسەراتانە گەلێ جار حەز دەکەم بۆ مێژووی میلەتی کورد بۆ ئەم ڕۆڵە تازە پێگەیشتوانەی میلەتەکەمان باس بکەم کە باب و باپیرانی ئێوە نەق... بەڵێ نەخوێندەوار بوون بەڵام ژیر بوون بەڵام عاقڵ بوون بەڵام سەخی بوون بەڵام مەرد بوون بەڵام دیواخاندار بوون بەڵام بەخوا لە ئێمە بە شەهامەتتر بوون باوەڕتان بێ خواناستریش بوون دڵیان پاکتر بوو بەرامبەر یەک ڕێزی هەموو کەسیان دەگرت پیاوێک هەبووە ناوی تاموراغا بووە پیاوێکی زۆر دەستڕۆیشت و دەسەڵات لە ئەو پەڕی کۆتایی تەمەنیا دەکەوێتە حاڵەتی زۆر ناڕەحەتەوە و سکی ئازاری زۆری دەبێ دکتۆری کەرکوک بەغا مووسڵ وڵاتی شام هەمووی پێدەکەن ئەڵێن ئەوە ڕیخۆڵەی گیری خواردووە ڕیخۆڵەی گیراوە حەتا ئەیبەنە لەندەن لەو سەردەمەیە کە خەڵک نەچۆتە دەرەوەی وڵات ئەویان بە زەبری دەوڵەمەندەکەی بردووە بردویانە بۆ لەندەن وتویانە ڕاستە ڕیخۆڵەی گیراوە بەڵام ئەم پیاوە بەرگەی عملیات ناگرێ ئەوەندە بێهێزە ورجی بکەیتەوە عملیاتی بکەیت لە سە تا سەد لە ژێر عملیاتەکە دەمرێ دکتۆری بەنج ناتوانێت بەنج لەم نەخۆشەدا لەبەرەوە دەیهێنەوە بەبێ ئومێدی شین و شەپۆڕ لەسەری و خەڵکێکی زۆری چونکە دەوڵەمەندە دەرو ژیوەر هەڵی ناگرێ پیاوێک دەبێت چەند جار هاتوچۆی ئەم پیاوەی گرتووە بەڵام ئاغا ڕێزی لێ گرتووە بە قەدەر خۆی ڕێزی لێ گرتووە شوانکارێ بۆ چەند مانگا و مەڕی لای بووە بە شوانکارە بەربەنیوەی بەخێوی کردووە کە دێ بەرهەمەکان دێنێ ئەم ساڵ ئەوەندە بەرخە ئەوەندە گۆلکە ئەوەندە ڕۆنە و کەشکەت بووە کە دێ شین و شەپۆڕە ئەڵەوە چی ئاغا مردووەڵێن نەوەڵا بەس لە سەرە مەرگایە لە دوا ساتی مەرگایەتی چاوەڕێی مردن دەکەن و مامۆستای ئاسین لەسەر دەخوێنێ دەڵێ با بڕۆم بەڵێم کورە با بکشێ وەڵێ با قەیچەکە با منیش بیبینم ئێمەش تێکەڵاوێکمان هەبووە ئەڵێ کەچێ مەیلە و بێهۆش کەوتووە ئەڵێ چیەتی ئەوان ڕیخۆڵەی ژیرا و کۆتاییەتی دەست بەسەر سکیا دێنە وڵای ڕاستە ڕیخۆڵەی ژیراوە بەڵام بۆ ئێوە نان بە قسەم کەن بە کوڕ و کەس و کاری ئەڵێن چییە ئەڵێ من دەرمانێک بەکار دێنم بەڵام بە مەرجێک کەس دەستم ناگرێ خۆ ئێوە هەر دڵەن دەمرێ گریمان بەم دەرمانە مرد خۆ ئەگەر چاکیش بۆ لە فەزلی خواوەیە هەندێ ئەڵێن لێی گەڕێن هەندێک شڵەن نا با ئەمیش خۆی تاقی بکاتەوە ئەڵێ سێ هەڵماتم بۆ بێنن کە لاشوشە لەگەڵ پەرداخێ ڕۆنزەیتا ڕۆنم بۆ بقرچێن و بۆم بکەم بە ڕۆنزەیت و بۆم بێنن یەک سادیش ئامادەکەن ئەنگوتکێکی گەورە هەویر بخەنە سەرین و با ببرژێ و کولێرەکە ئامادە بێ ئەڵێن چیەکەی ئەڵێ قسەم لە قسەیان مەکەن سێ هەڵمال یەک بەیەک ئەیانخاتە قورجەوە بە پەنجەی خاتە ناوەوە زەیتی بەدوا ئەکا بە دوو سێ کەسیش ئەڵێ بیشڵەقێنن بنباڵی بگرن و هەڵی تەکێنن کولێرەش ئامادە دەبێ بەو گەرمەی خاتە سەرسکی بەڕووتی حتا پێستەکەی لە یەکاتە وای سووتاندووە بە بەردەوامی ئەمە بە سەر سکیا دێنێ و دوسێ کەس هەڵیەتەکێن و هەرسی هەڵماتەکە خاتە قورگەوە و زەیتەکەی بەسەرا دەگا لە ئەنجاما وای لێدێ کابرا چاو ئەکاتەوە چاو ئەکاتەوە ئەڵێ پێویستیم بە کاری سەر ئاوە ئەڵێ خۆم لەگەڵ یاچم بە دووسێ زەلامای گرن و ئەیبەن دانیشێت لە ڕوتان و دواتر دێت وڵە پێویستیم بە چوونە سەراوە دانیشەم زادەوە پاشەڕۆکی بۆ من بەجێ بێڵن وەکو فەحسێکی پزیشکی فەحسیەکە هەرسێ هەڵماتەکە هاتوونە دەرەوە ئەڵێ ڕزگاری بوو تەواو ڕزگاری بوو بەڵام خواردنی توندی مەدەنێت چەند ڕۆژ کە داوای خواردن بەردەوام دەکو برسی مەس بەس شۆربای بدەنێ وتیان چۆن زانی وتی ئەو ڕیخۆڵە پێویستی بە شتێکی لوسی قورس بوو لە هەڵمات شتێکی ترم زیاتر شک نەبرد زەیتەکەش لوستری کرد بۆ ڕیخۆڵەکان بکاتەوە بەو هەڵتەکان نە هەڵماتەکان چوونە خوارەوە ئەو کولێرە گەرمەشم خێرا خێرا بەکاردێنا بۆی نەهێڵێت زەیتەکە لە ناو ڕیخۆڵە ئەوانەدا بمەیەتەوە بەردەوام بێنێتە خوارەوە بەڕێزان جاری وایە ئەوەی کابرایە کە تۆ دەڵێ هیچ نازانێ ڕەمە دکتۆرێک ئەوە نەزانێ ئەویش بەشی خۆی خوای گەورە عەقڵ و معرفەت و ژیری و زانینی پێداوە ڕێزی هەمویان بگرە ڕم بێ ئەوەی کە بتۆ میوانەکاتۆتە بە دەرگات ڕۆژگارێکی ژیان بتوانێ گرەیەکت بکاتەوە کە بە چەند پیاوە ماقڵ و دیواخانداری گەورە نەکرابێتەوە ئەمە خوای پەروەردگارە پاشانیش دەچمە سەر ئادابی میوانەکە لە کۆتایی وتارەکەدا چەند دەقیقەیەک ئەگەم مابێ کە چوویتە ماڵێکەوە نانت خوارد توخوا ناندێنی مەدڕە لەسەر هەر سفرەیەک نانت خوارد بە ئەمەک بە بڵێن نمەشی ئەو ماڵم کردووە کە چوویتەوە غیبەتی مەکە قەت باسی خواردنی فڵان کەس مەکە ئەوەی هەبوو ئەوەی نەبوو چونکە تۆ بەڕێزەکەم لەوە گەورەتری بۆ نانچووی بۆ ماڵی خەڵک ئەگەر هەیبووبێ و درێخی کردبێ غەدری کردووە، ئەگەر هەر ئەوەی هەبووبێ چاکی کردووە کە تەکلیفی لە خۆی نەکردووە. لەبەرئەوە قەت بێ سفەت نەبین. لەو نان و نمەکەی خواردووتە، نمەک دەتگرێ ئەگەر بە حەرامی باسی بکەیەوە. تازە تۆ ئەمانت داوە بۆ ماڵە، نانت خواردووە. نابێ خراپەی بەرامبەر بکەی. پاشان بەڕێزەکەم زۆر پرسیار لە خاوەن ماڵ مەکە چەند کوڕت هەیە چەند کچت هەیە خێزانەکەت خزمی خۆتە معاشەکەت چەندە ئەم خانۆت ئی خۆتە ئەوە چۆنت کڕی ئەوە چۆنت دروست کرد ڕم بێ خاوەن ماڵ بەمانە خۆشحاڵ نەبێ ئەمە کۆمەڵە تایبەتمەندی عایلەوین تۆ تەنها جارێک ڕێتکەوتۆتە میوانداری ناسیاوێکت هەیە زەرور نییە ورد و درشتی ئەم ماڵە بزانی داوا مەکە تەواوی ماڵەکە ببینی، بەڕێزانی وایە خۆی دەرگا دەکاتەوە لەم ژوور بۆ ئەو ژوور، لێرە بۆ ئەوێ، بەڕاستی ئەمە کارێکی ناشرینە خۆشەویستانم، بەڕاستی کارێکی ناشرینە کە ئینسان دەرگا بکاتەوە، چاوەڕێ بکە، میوان فەرمووی بڕۆ سەر داخە لەو شوێنەی کە دڵە دانیشە دانیشە، غەیری ئەوە پرسیار مەکە مووچەکەت چەندە، معاشت چەندە، کوڕت تەعینە، کچت تەعینە، چیەکەن، چ ناکەن، ئەمانە پەیوەندی بە تۆوە نییە. ئامۆژگاری خەڵک مەکە لە ماڵی خۆیا باوەڕتان بێ دایە پیرەی وا هەیە لەگەڵ حورمەتمانەوە دایکی ئێمەن بەو سەرە سپێوە خۆی ناشیرین کردو چۆتە ماڵێک بە پیاوەکەڵێ بۆ ژنەکەت باش بە بۆی خراپ نەبی ئەینا لێ دەستێنینەوە ئەی بابە چی تۆیە کچی تۆیە خوشکەزای تۆیە برازای تۆیە بۆ خۆ لە من دەکەی بەڕی سپی لە ماڵەوە یان پیاوی وایە ئامۆژگاری ئەوە دەکا بە ژنەکە بۆ مێردەکەت باش بە ئەمە لە سەدڵی خاوەن ماڵ گرانە تۆ تەنها حرمەتی خۆت پارێزە لەوێدا تۆ تەنها میوانی لەو شوێندا بڵێی ستۆپ بۆستە مافی ئەوە نیە تەداخولی ورد و درشتی ژیانی ماڵی من بکەی کە تۆ میوانمی لەبەر ئەوە دەبێ میوان خۆ پارێزە لە هەموو تەداخولاتێک لە هەموو پرسینێک ئەمەت بە چەند کڕی ئەوە چۆن کڕی ئەوە چۆن وابووی ڕەمێ خوان خواستە هەستکە کە حەسوودی پێبەری حرمەتی خۆت بپارێزە خاڵێکی تر مناڵی هارو هاجت هەیە مەیبە بۆ میوانی بۆ خەڵک براکان ئیوا هەیە سێ چوار مناڵی هەیە بە هیچ شێوەک لە ماڵی خۆیان ناحەوێتەوە لە ماڵی خۆیان وەڕز دە سواری ساران دەکات دەی با تووشی ماڵێکی تریان دەکا خاوەن ماڵ پێی عیبە بڵێ کاکە مناڵەکان دانیشێنە لێیان توڕە بێ هەموو ماڵەکەش ژێر و ژوورکەن پێی عیبە تۆش بۆ خۆ ناڵێ وامەکە هەر یەکێک لە ئێوە چەند چیرۆکی لەو بابەتەتان لایە میوانی وای هاتۆ بە هەفتەیەک ئەو ماڵە نایەتەوە شوێنی خۆی نووسەرێکی بەڕێز لە یەکێ لە نووسینەکانیا دەردەدڵی خۆی دەڕێژە و دەڵێ میوانێکم هات بەردەوام گوێم لە زرمبە بوو، مناڵ بڵاو بوونەوە، لە کتێبخانە کتێب دەهاتە خوارەوە، لە مەتبەخا پەرداخ دەکەوتە سەر کاشی و دەشکا، کابراش هەردی گوت مامۆستا قسەی خۆشمان بۆ بکە، برای وتم من لە جەنگام، شەڕە تۆپە، کوا قسەی خۆش دەکرێ لێرە؟ لەبەرئەوە تۆ ئاگادار بە، ئەگە میوانەکە مناڵەکەت وایە تۆ لە ماڵی خۆتا لێی بێزاری، وەڵا گوناحت دەگا بۆ ئەم ماڵ و بۆ ئەو ماڵ، دواتر تووشی شتێکیش بێ، بێ هەتا ماوە چاوبەرەژێرت بێ لە ماڵەکەی تۆ یان مناڵەکە شتێکی لێ هاتووە. لەبەرئەوە ئەمانەشمان ئاگا لێبێ حتا علەمایانی شەرع سبحان اللە ئەوەندە بە ویژدان بوون دەفەرموون کەسێ مناڵی هاروهاج و پەروەردە نەکراوی برد بۆ میوانی هەر شتێکیان لەو ماڵە شکاند خاوەن ماڵ بە شەرعی خوا بۆ هەیە پێی ببژێرێ سبحان الله ڕم بێەوە نەزانی بێ بە شەرعی خوا خاوەن ماڵ بۆ هەیە چونکە تۆ کەمتەر خەم بووی تەحەدات کردوتە سەر حرەمی ئەو ماڵە هەر شتێ بشکێنێ بۆ هەیە پێی ببژێرێ ئەم مناڵە هاروهاجە خۆ لێ بێزاری بۆ بەس بەسە ملی خەڵکی ئادەی پاشان خاڵی کۆتایی کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم مامۆستای پێشەوای مرۆڤایەتی مامۆستای هەموو چین و توێژەکان ئەو دەرمانی هەموو دەردەکانی داناوە لە باسی میوانداریدا دەفەرمێ میوان لە سنووری خۆت دەرمەچۆ خاوەن ماڵ هێندە خۆت بچووک مەکە وابزانی میوان خاوەن ماڵە کەسێ نابێ خۆی بکا بە ئیمام و پێشەوا لە ماڵی کەسێکا لە وڵاتی کەسێکا لە جێگا و ڕێز و حورمەتی کەسێکا تۆ میوانێکت هاتووە هەرچەند تۆ بۆ خۆت کەمتر قورئان بزانی و شارەزایت کەم بێ بەس فاتیحات ڕەوان بێ من مەلا بم میوانی تۆ بم بە شەریعەتی خوا مەگە زۆرم لێ بکەی و ئیزنم دەی ئەینا بەڕێزان ئەبێ خاوەن ماڵ پێش نوێژەکە بکە نابێت لە ماڵی خاوەن ماڵە کەسێکی بێگانەی میوان بێ بە ئیمام مەگەر خاوەن ماڵ خۆی زۆری لێ بکا بڵێ خۆم پێم خۆشە تۆ ئیمامەتەکەمان بۆ بکەی سەرۆکی وڵاتەکە نابێت کابرایەکی بێگانە کە بە وەفد هاتوو بڵێت جەناب تۆ ئیمام بۆ من مەموم نابێت خۆی ئیمامەتێکە بکە ئەها با میوان لە سنووری خۆی نەترازێت تۆ هەر میوانی منیش خاوەن ماڵم ئەبێ قودسیەتی منی هەیبەتی خاوەن ماڵ بمێنێ پیاوێک فیتەری سارا دەبێ عاشقی دین و دینداری و مزگەوت ڕێزی مامۆستایانی ئاینی و کۆمەڵە گەنجی مزگەوت دەگرێ ئێوارەیەک تەکلیفیان لێ دەکات بەیەکەوە لەو غوربەتەیە سەر بەیەکەوە نێن و باسێکی دین و دینداری بکەن بەڵام لەبەر ئەوی جەوتاوە نابێ و لەبەر مەفارزی خاصە و گرتن و بڕین ئەمان بڕیار دەدەن ماڵەکەش دوور دەبێت لە مزگەوت ئێوارە نەچنە مزگەوت بۆی مراقیبیان بەسەرەوە نەبێ ئەم خەڵکە بووە لەو ماڵە کۆبوونەوە لەبەر خوا نەوەک تۆمەتێکیان بدەنە پاڵ فێر لە دوای عەسرەوە تاک تاک تاک تاک دەڕۆن هەتا لە ماڵی کابرای فیتەرا کۆ دەبنەوە ئەویش زوو دوکانەکەی دادەخاو دەڕواتەوە بەرەو ماڵ ئێوارە نوێژەکان کە دەکرێ ئەمان ئەم فەرمودەیە جێبەجێ دەکەن مامۆستا و دیندارەکان ئەڵەن جەناب بۆ خۆت ئیمامەتیمان بۆ بکە ئەڵە قوربان بەخوا من ناتوانم ئێوە هەموو مەلا و زانە و نیوەی قڕانتان لەبەرە من چۆن ئیمامەتی بکەم ئەڵێ نابێ حەدیسەکە وایە کەس نابێت لە ماڵی کەسە ئیمامەتی بکە بێت و هەر ئیمام و ئێمە مەموم ئەمیش سەری دنیای لێ دێتەوە یەک خوایە لە دوای سورەتی فاتیحا چی بخوێنم ئەوا قل هو اللە بۆ ڕکاتی دووەم ئەی ئا ڕکاتی یەکەم چی بخوێنم بیرەکاتەوە تینی وە زەیتونی لەبەرە بەڵام هێندە بە شڵەژاویەوە نوێژەکە دابەستێ کە وتی اللە اکبر لەبیری دەچێ کە فاتیحا بخوێنێ یەکسەر لە بسم اللە الرحمن الرحیم والتین والزیتون لە دواوە یەک پارچە ئەڵێن سبحان اللە واتە هەڵەیەکت کردووە ئەڵێ والزیتون والتین دەڵێ بەخوا دیارە هەڵەکە لەوێدا بووە من پاش و پێشم کردووە دیسان دەنگی سبحان اللە یعنی هەڵەی ئیمامە ئیمام هەڵەت کردووە بەرز دەبێتەوە دیسان ئەڵێ والتین والزیتون خراپتر ئەڵێن هەر سبحان اللە ڕویان تێکەوە بەخوا من لەو سێ بابە زیاتر نازانم ئەڵێن برا فاتیحان نەخوێندووە تۆ هەر یەکسەر چووی سوەی بۆسە تین و زەیتونەکە بۆسە سوڕەتەکەی دوای فاتیحە ئەڵێ من لە شەرمەزاریە بیرم لەوە دەکردەوە چی بخوێنم ئاوا شت لێ نەیە مەگەر کابرای خاوەن ماڵ کە زانی لێی تێگەچێ قەیچەکە با ئیمامەکە لە کەسێکی زاناتر بێ پێغەمبەری خوا فەرمووی ولا يقعد في بيته على تكريمته الا باذنه کە چوویتە ماڵێکەوە نابێت لە شوێنی کەسێ دانیشی کە خاوەن ماڵە کورسیەکە تایبەتە بە خۆی پێستە بەرانەکە تایبەتە بە خۆی فەڕشەکە تایبەتە بە خۆی خۆی لەسەری دادەنیشێ ئیللا مەگەر خۆی بە زۆر لەوێ دانیشێنێ و ڕێزت لێ بگرێ و دەستت بگرێ نابێت تۆ بڕۆی لە شوێنی ئەو دانیشی ئەو کورسیە هی خۆیەتی تایبەتمەندی خۆیەتی ئەم بێ تەبیعەتی خراپ بێ دەستی بکەیت جارشکە لەسەری دانەنیشێ نابێ ئەو تەحەدایە بکەیت هاز تۆ هەر میوانی سنووری خۆت نەبەزێنی ئەو خاوەن ماڵە نابێ هەیبەتی خۆی لەدەستدا ئەمە ئەم بەڕێزان ئەم مەسەلەیە سیاسیشە کە پێغەمبەری خوا سەڵسەم فەرمووی چاو لێ ئێمە سەرکردە سیاسیەکانی ئێمە من حرمەتم هەیە بۆ هەر کەسێک کە خەباتی بۆ ئەم وڵاتە کردبێ باوەڕتان بێ قەت وشەیەک ناڵم لە ڕووی خوا نەخواستە غەرەز و بوغزێک لە کەسێک بەس دەڵێم خۆزگە سەرکردەکانی وڵاتەکەم لە جیاتی بیری ئەم و ئەو هاتنایەوە خزمەت پێغەمبەرەکەی خۆمان صلی الله علیه وسلم ئەم سەدان جێبەجێ کردایە ها چونکە لە کوردستانە ڕێزی ئەو میوانانەمان گرت کە لە لێ قەوماوی هاتنام کوردستانە هێندەمان ڕێز لێگرتن کردمان بە خاوەن ماڵ کابرای عەرەب فڵان و فڵان و مالیکی و ئەوانە لەو سلێمانی و لەو سەلاحەدینە میوان بوون بەڵام ئەمانەی خۆمان لە سنووری خۆیان زیاتر ڕێزیان لێگرتن ئێستا کە بوونە دەسەڵاتدار تۆ هەر بە میوان دەزانن ئەو هەر خۆی کردیانن بە خاوەن ماڵ لە کوردستانە نا ئەوەندە ڕێستان لێ بگرتنایە کە هەر تۆ میوانی من هەر خاوەن ماڵم من ئیمام و تۆ ماموی ئەوانیان کرد بە ئیمام تازە تاماوە دانابەزێ لەو کورسیە کەرکوک عەرەب دەستی کوردی ماچ دەکرد بەس ئەوەندە دانیشە و کەس قسەی پێ نەڵێ ئێستا ئۆپەراسیۆنی دیجلەت بەسەرا دەکا و ناوێری دەنگ بکەی چاو لێ ئەوە هەڵەیەکە یەک فەرموودەی پێغەمبەری خوا تا ئاخر زەمان هەر کەسێک هەر سیاسیەک هەر میلەتێک هەر قەومێک یەک فەرموودەی پێ سەسم پشت گوێ بخا وەکو لە شکستەکەی ئوحدا بەسەر سەحابە هاداوا شکستی بەسەر دێ ئەو فەرموودەیەتان جێبەجێ کردایە کابرایەکی ئەمریکی دێ ڕێ بەریتانی دێ فڵانی دێ عەرەب دێ تورک دێ فارس دێ ڕێزی لێ بگرە لە وڵاتەکەدا میوانە ڕێزی لێ بگرە بەڵام مەڵێ تۆ خاوەن ماڵ و من میوانم نا مەچۆ ئەو سنوورەوە مەچۆ ئەو سنوورەوە ئەگەر وات کرد زەرەر دەکەی ئەها وەک خۆمان بۆ لێ نایەتەوە ئەوە شکستی سیاسیەکە بەسەر میللەتی کوردا هاتووە لە شار و مەنتیقەی خۆتا جورئەتی ئەوە ناکەی بڵێی کەرکوک و کوردستانی ئەڵێن ناوچە دابڕێندراوەکان و نازام فڕ و فیشاڵەکان ئەوە خۆ خەڵەتاندنە وەکو هەموو جارە دەڵێم ئەوە خۆت ئیمانت وایە کە دەخەڵەتێی بەڵام ئاسانترین کەس کە بیخەڵەتێنی خۆتی نەک خەڵکە خۆت دەتوانی زۆر باسانی خۆت بخەڵەتێنی بگەڕێنەوە بۆ خزمەت پێغەمبەری پێشەوا صلی الله علیه وسلم بە فەخرەوە سیاسەت لە خزمەت فەرموودەکانیدا بکەن سەرکەوتوو دەبن ئەوەندەش دەڵێم کۆمەڵە خەڵک هەیە مڕاعاتی حاڵی بکەن بەڕێزان لە میوانداریدا کە تەنها یەکیان باس دەکەم ئەوی حاجەکانن حاجەکانمان سوپاس بۆ خوای گەورە بە ساغ و سەلامەتی هاتنەوە هەندێکیان خوای گەورە لوتفی گەورەی لەگەڵ کردن لەوێش کۆچی دواییان کرد و لەو خاکە پیرۆزە بە خاک سپێردران خۆزگەمان بە خۆیان ئەوانش کە هاتوونەوە حەج مەبرور سعی مشکور ذنب مغفور هەر ئەوەندە لە ماڵەوە من بۆ لە یەک حاجی بە حیاتی خۆی ناچم لە ماڵی خۆمەوە کە هاتوونەوە تومای ڕەبی حەجتان قبول بێ تاعەت و عیبادەتتان لێ وەرگیرابێ خوا لە گوناهی ئێوەش و ئێمەش خۆش بێ لە گوناهی ئێوە خۆش دەبێ ان شاء الله کە ئەو شوێنە پیرۆزەتان بینی لەو کەسەش خۆش دەبێت کە حاجی دوعای بۆ کردبێ پێغەمبەر فەرمووی خوایە لە حاجی خۆش بە هەر کەسێ حاجیش دوعای خێری بۆ بکا لەوێ خوایە لەویش خۆش بە ئیشەڵا دوعاتان گیرا بووە بەڵام بەڕێزان ئەمە دێیەکی بچکۆلە نییە لە شارۆ من لێرە قسە دەکەم حەقیش فڵان شارم نییە کە خەڵک دراوسێکەیەتی ناچێت لێرە خەڵک حرمەت و ڕێز هەیە بەڵام دیسانەوە نابێت لە سنوور دەرچێت کابرا بەس خزمەکانی خۆی بچن بۆ لای مام حاجی بە هەفتەیە دوو هەفتە میوانی نابڕێتەوە هاتۆتەوە ماندووە ئەوەی کە چۆ بۆ حەج دەزانێ مەشەقەتی حەج زۆرە بە تایبەت لە گەڕانەوەدا هێشتا بەیانی لە خەو هەڵنەستاوە بەردەرگای لێ گیراوە ئەمجا ئەم دەستورە ناشرینە داواکردنی هەدیە و هەبووە واللە دێتە دەرەوە لە دەرگا بەخوا حاجیەکی وشک بوو دوو سیواکە ڕەقی دانابوو ئەی تۆ برا ئەتەوێت مۆنیکایەکت پێشکەشکە ئەو چووە بووە حەج نەک بۆ شت کڕین خۆ بڕواتان بێ ئەو شتانە هیچی حەج نین بەس زەیم بە مسڵمانە ئەناوێتەوە لە پێشا بە خۆمە ئەو کوڵاوە سپێی لەسەری دەکەی کابرایەکی کۆمۆنیستی چینی دروستی کردووە نەک خەڵکێکی مسلمان ئەوە لە وڵاتی چین کۆمۆنیستێکی عەرەخۆر دروستی کردووە تۆی مسلمان دەرزێکت پێکون ناکرێ حەیف کام بەرەکەتە کێ بە تەزبێحی حاجی بووەتە شت برا بەس مەسرەفێکی بەلاشی پێ دەکەی جا هەیە ژنەکەشی سێ چوار منداڵی هاروهاجیش دەبا ئەتر ئەمە نازانێ بە خێراتنی کێ بکە خزمتە نزیکتە دۆستی گیانی بە گیانیتە نەوەڵا بێکاری بەدەشی مزگەوتی گەورە کۆ دەبنەوە با بڕۆین بۆ ماڵی حاجی فڵان کەس دواتریش وشکا حاجی بوو هیچی نەداینێ وەختی نیوەڕۆ بۆ خۆم قینە کردیم برام عەیبە ئەمە هەندێ شوێنی تریش هەیە کە پێویستە هەڵی دەگرم بۆ وتاری داهاتوو بە پشتیوانی خوای پەروەردگار یا ربی خوایە رحممان پێ بکەی خوایە لە دینەکەی خۆت شارەزاترمان کەی یا ربی خوایە ئەوەی کە فێری دەبین و شارەزای دەبین بە کردەوەش ڕژیانی ڕۆژانەماندا جێبەجێی کەین یا ربی خوایە بەم ئیسلامە بەختەوەر و سەرفرازی دنیا و قیامەتمان کەی ئەم ئیسلامە لە ناو دڵەکانماندا لە کردەوەکانماندا لە وڵات و شارەکانماندا حکومڕان بێ یا الله یاڕەبی خوا لەم ڕۆژە پیرۆزەدا لەبەر خاتی ئەو دەستە بە دەست نوێژانەی کە پەناهیان هێناوە بۆ ماڵەکەی تۆ یاڕەبی شیفای نەخۆشەکان بدەی یاڕەبی خوا شیفای نەخۆشەکان بدەی خوایە ڕەحم بە دڵی غەمباران بکەی هەر کەس غەمبارە خوایە دڵی خۆشکەی هەر کەس کێشەی خێزانی هەیە یاڕەبی خوایە کێشە لە ناو عایلە و مشکلە لە ناو خێزانەکەی لابەری ئەوەی مناڵی نێپێی عەتاکەی ئەوەی لاسارە بۆی سەنگین و سالارکەی یا ارحم الراحمین لت دەپاڕێمەوە وەختی بارانی پەڵەی ڕەحمەتە ئێمە هەموو زیندەوەرێک لە کرمێکەوە تا مرۆڤێک یا ڕەبی خوا چاوەڕێ یەک دڵە بارانی ڕەحمەتی تۆین کە بە غەیری زاتی تۆ نەبێ بە کەس نابارێ یا ڕەبی بارانی ڕەحمەتمان بۆ بارێنی یا ئەڵڵا بارانی ڕەحمەتمان بۆ بارێنی ئەم زەوی وشکەمان بۆ تێراوکەی یا ئەڵڵا و کانی و ئاوانەمان بۆ بژێنیەوە بەروبومی ئەو زەویە ڕەقەمان بۆ بڕوێنی خوایە دڵەکانمان بە قورئان پاراو کەی لە خزمەت پێغەمبەری خۆشەویست و سەروەر و سالادا لە قیامەتا ئاوا وەک لە ماڵی خۆتا کۆت کردوینەوە لەوێش کۆبینەوە لەسەر حەوزی کەوسەر آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أوصيكم عباد الله ونفسي قبلكم بتقوى الله وطاعته ولزوم